بەشی بیست و سێ لە کتێبی عاشق سەمای ژیانە لاپەڕە 1940 هیچ کاتێک خۆتان ناچار مەکەن چونکە چەند خولێگەیە بۆ شاعر و نەرمەندەکان کە خوڵقاندنی هۆنراوە هیچ تام و چێژێکی نیە زۆر باشە لەم خولانەدا هۆنراوەوتن بوەستێنن و پاشان هەر کاتێک هەستان گرت کە سەر لە نوێ هۆنراوەکان کەوتونە تەڵسوڕان ڕوخسەتیان بدەن کە بکەونە گەڕ لەبیرتان نەچێت کە هەمیشە وەردەم بە سروشتی بمێننە و ئاگاداری ئاهەنگی ناخی خۆتان بن و هەرگیز بە پێچانوان نەجوڵێنەوە کاتێک هەوڵ بۆ شارۆتن ئەدەن بەڵام هیچ هۆنراوێک لە نەختانەوە هەڵناقڵێت ئەوی کە دێتە دی شتێکی دەستکرد و بێگیانە بێت تەنها خودایەکە حاکمی چارەنووسی هەمووانە مرۆڤ هەوڵ بۆ ئەنجامی ئەو کارە دەدات بە هەموو جۆرێک سەرناکەوێت ئاواتی دەسەڵاتداریی بەسەر هەموواندا هیوایەکی ناحەز و ناشرینە هیوای بەرزتر و زیاتر بوون لە هەمووان بە شویکی گشتی ڕەگی سەرەکی هەموو کێشە و گرفتەکانی مرۆڤە یەکەمین ئەنگاو بۆ چونە سەر ڕەوتی کار و کردار بە لاوانانی هیوای حکومەت کردنە بەسەر خەڵکیدا بەم شێوەیە مرۆڤ لەوە دەگات کە تەنها خودایە بە شێوەی یاسا و بنەمایەک بەسەر هەموواندا فەرمانڕەوایی ئەکات کاتێک مرۆڤ گەیشتە دوای نەمەج، هێمن و ئۆقرە گرتن بە جۆرێکی تێر و تەواو لاودا بەرقەرار بێت، کاتێک کە گەشت و گوزار بە تەواوەتی کۆتایی هات، مرۆڤ بە جۆرێکی تێر و تەواو هەست بە هێمنی ئەکات. حەزرەتی نوح ڕۆژانی یەک لە دوای یەک بە شوێن وشکانیدا ئەگەڕا، ئەو باڵندەیەکی لە کەشتییەکدا بەردا و چاوەڕوانی گەڕانەوەی کرد، باڵندەکە پاش چەند ڕۆژێک بە گەڵایەکی زەیتون کە بە دەنووکیەوە بوو گەڕایەوە، گەڵا زەیتونەکە نیشانەیەو بۆ کاوشکانی نزیکە بۆیە نوح و هاوڕێکانی زۆر خۆشحاڵ بوون و هەستی هێمنی لەلایان دروست بوو چونکە وشکانی نزیک بوو لێیانەوە ئەوێن و خۆشویستی دیاردەیەکە هەمیشە لەسەرەوە بەگەڕەکەوێت خۆشویستی شتێک نەکە مرۆڤ خۆی بتوان و دروستی بکات لە کەمدا مرۆڤ ئەتوانێ لە خۆگری بێت و وەری بگرێت یا ڕەدی بکات مرۆڤ دەتوانێت بەبڵێیان نەخێری بۆ بکات ئەگەر مرۆڤ نەخێر بکات بۆ ئەوین ئەوا لە پەژارەودا ماوی دامێنێتەوە و ئەو نەفسە کە هەردەم حەزی لەوەیە کە نەخێر بڵێت ئەگەر بێت و مرۆڤ بەڵێ بکات بۆ خۆشەویستی وەڤین ژیانەبێتە خۆش و کامران و بەڵام بەوتنی بەڵێ بەرامبەر باڤین دەبێ نەفس بخرێتە ژێر پێوە بەڵێ بەوتن بڵێ خۆشەویستی واتەی تەسلیم بوونە بە بوونەوەر ئەگەر بێت و مرۆڤ بتوانێ بە هەموو بوونی خۆی و بەڵێ بکات بۆ بوونەوەر ئیتر کار بە ئەنجام گەیشتووە و بەڵێ بۆ بوونەوەر واتە خودایە ویست و ئارەزووی تۆ ڕوو دەدات ئەمەش تەسلیم بوونی بێ خەوشە و لە تەسلیم بووندا ئاڤین دروست دەکات باڵسوڕان و بەگەڕکەوتن لە وتەکانی حەزرەتی عیسای مەسیح لە ئینجیلدا ئەم چۆنایەتیە کە هەموو تاکێک بە شوێنی داگەڕێت بەڵام هەمووان بە جۆرێک لە خۆشەویستی لە ڕوودانی پشتگیریەکەن مرۆڤ زۆر بە جدی بە شوێن شتێکدایە بەڵام هەمیشە پردی گەشتن بەو شتە خاپورەکات گیان لە بیابانە چێ هەزار و یەک جۆر کێشە لەم بیابانەدا هەیە بەڵام بۆ تێپەڕبوون لی دەبێ ڕۆنی هەموو جۆرە ڕوبەڕوبوونەوەیەک لەگەڵ ئەم کێش و گرفتانەدا لە خۆ بستون ئەم گیر و گرفتانە لە ڕاستیدا بۆ پێگەیاندنی مرۆڤن ئەم کێش و گرفتانە دەستگیروەیتان بۆ گەشکردون و لەڕاستیدا بەهۆی بونی ئەو گیروگرفتانەی کە مرۆڤ لەژیاندا دەگاتە قۆناغی تەواو کارو کامڵ بون ئەگەر بێتو گرفتێک لەژیاندا نەبێت دەرفەتێک نایەتە پێش بۆ پێشکەوتن بارودوخ و چۆنێتی بونەوەر بەجۆرێکی وایە کە لەئاکامدا یارمەتی گەشەکردنی مرۆڤ دەدات هەمو ناڕەحەتی و پەژارەکان و گیروگرفتەکان و کێشەکان لانجامدا یارمەتیدەرن بۆ گەشەی وریای و چاوکراوەیی مرۆڤ ئەمانە وردە وردە دەستگیروەی مرۆڤ ئەکەن تا مرۆڤ وریاتر و چاوکراوەتر بێت هەمو تواناکانی خواوەندن ژیان هی ئەوە ئەوە کە بە بەری ئێوەدا دەکات و ئەوە کە خوێن هەڵدەسوڕێت لە ڕەگەکانیەوەدا، ئەوە کە لە دڵیەوەدا لێدەدات، ئەو هەموو شتێکە لە هەموو کەسێکدا بەڵام ئێمە دیاردەیەکی ناڕاستەقینەمان خوڵقاندوە، مەترسیدارترین درۆ نەفسە و ئێمە وا نیشان دەدەین کە بەهێزین و هێزمان هەیە، ئەم هزرەیە کە من بەهێزم پەیوەندی وە لەگەڵ گشتدا دەپچڕێنێت و پەرستگەرێک دەبێت لەو بڕوایەدا بێت کە من بوونم نیە، مێشک و جوودی نیە کەواتە من چۆن دەتوانم دەسەڵاتدار بم من هیچم تاکە ئامێرێکم لە ناو دەستانێکی بەهێزی نەناسراودا بە ناوی خوا پێزانین و دەرکی ئەم خاڵە کە من تا کامڕازێکم کە لە ژێر فەرمانی ویست و ئیرادەیەکی بێ کۆتاییدا کە لە ناخی من هەڵدەقولێت ئاکار و کردارێکی ڕاستەقینەیە ڕێزلێنانی ڕاستەقینەوەی کە چیتر من نەبێت و ئەوەی کە دەمێنێت و تەنها خودا بێت و بەس گۆژراوی پاڕانەوە دوعاکانەمەیە خودایە لەگەڵم بە و تەنها و دەمێکە ئەم دوعایە کیرۆا بێت ئێمە ئامادەبوونی خواوەند لە خۆماندا ئەسپێ دەکەین بەڕاستی خۆشحاڵ و شادمانەبین بەی بە بوونی خواوەند واتە بوون لە ناخۆشی و لە ناڕەحەتیدا کەواتە هاوڕێ بن لەگەڵ خواوەند یان مۆڵەتی ئەوە بدەن کە خودا لەگەڵتان بێت بەم شێوەیە لە دەوروبەری خۆتاندا هەستێک دەخوڵقێنن بەڵام گەر خۆ لەبەرچاو نەکەن یان نکۆڵیون کاری بکەن لە دەوروبەرتاندا جەهەنەمێک دروست دەکەن بەهەشت واتە ئەو ساتەی کە ئێمە هەست دەکەین کە خودا لەگەڵماندایە و جەهەنەم واتە و دەمێک کە هەست دەکەین کە زۆر تەنیاین و کەسمان لەگەڵ نییە جەهەنەم واتە بوونەوەر لەگەڵماندا ناشنایە و ئێمە بە بوونەوەر بێگانەین جەهەنەم واتە ئێمە هیچ جۆرە پەیوەندیەکمان بە بوونەوەرەوە نیە و بوونەوەری هیچ پەیوەندێکی لەگەڵ ئێمەدا نیە بەڵام کاتی مرۆڤ هەست دەکات کە درەختەکان مانگە ئەستێرەکان کێوەکان و باڵندەکان و مرۆڤەکانی تر کامیان لە نیشانەکانی دەسەڵاتی خودان هاوڕێن لەگەڵ ئەو دەمەی کە مرۆڤ هەست دەکات لەگەڵ بوونەوەردا هاوئاهەنگە لە بەهەشتدا دەژی خۆشحال و شادمان ئیلاهی جگە لەمە هیچ شتێکی تر نیە. ئاکار و کردار و دوعایەک پاراستنێک داواکاریە کە بوونەوەر تا لەگەڵمانا بێت هەتا گەشت کردن ئاستەمتر و درێژەدارتر بێت ئەزموونەکەی نرختارترە بێت کاتیک گەشتن بەم چەشنە خۆشحال و شادمانیەکەتان قوڵترە بێت تەناڵگرتن باری ڕنج و ناڕەحەتیەکە و شادمانی دەست دەکەوێت ئەو کەسانی کاردەم بە شوێن خواوەند داگەرن بە شوێنی دادەر بە دەر و ئاواران نایدۆزنەوە بەڵام ئەوانەی کە لەبری گەڕان بە شوێنی داس دەست دەکەن بە ژیان بە پێی ئەو شوێنەی کە خودا ویستووەتی خوا دەدۆزنەوە، دۆزینەوەی خودا کاتێک مومکینە بێت کە مرۆڤ بەو جۆرە بژی کە داوای ئەکات نەک بە گەڕان بە شوێنیدا. گەڕان بە شوێنیدا جۆرێکە لە فەلسەفەی پەروەری و ئەم فەلسەفەیە هیچ کاتێک پردی پەیوەندی نێوان خواوەند و مرۆڤ نییە بەڵکو بەربەست و ڕێگرە بۆ بەرقەرارکردنی پەیوەندی، خواناسی و عیرفان دۆخێکە لە مەستی، مەست و سەرخۆش لە بوونەوە و ڕوولەوەی کە تێیدایە، عیرفان دۆخێکە کە لە دڵدا ڕووداو دات و دڵ چۆنایەتییەکی تایبەتی هەیە، کردار و ئاکار لە پێناو عیرفاندا، پەیوەندی بە مێشکەوە نیە. هاوڕێبوون لەگەڵ پیردا واتە دڵ نەداتە دەستی مامۆستا. پەیوەندی لەگەڵ پیر واتە پەیوەندیەکە ڕۆحیە و لە دڵەوەیە. خواوەند هەردەم تازەیە، بوونەوەر هەمیشە لاوە چونکە هەردەم لە کاتی ئێستادایە. ناوەڕۆکی سەرەکی تازەی و لاوێتی، بوونە لە ساتی ئێستادا. لەم جیهانەدا ژمارەیەکی زۆر کەم لە خەڵکیان لە کاتی ئێستادا بژین. بە پەنجەی دەست دەژمێردرێن کەسانێکی وەک مەسیح و بوزا. لەو کەسانەن کە بەڕاستی لاو و تازەن. لاوێتیوان هیچ جۆرە پەیوەندیەکی بە تەمەنی فیزیاییەوانەوە نییە، تازەیی و لاوێتیەوان لەم بۆچوونانەوە سەرچاوە ئەگرێت کە لە مەڕ بوونەوەر هەیانە، لاشەیان لاوە یان پیرە، ئەمە هیچ جۆرە بایەخێکی نییە، بەڵام ئەگەر بە ئاگابوونیەوە لە ساتی ئێستادا دەبنێت، ئەوا جۆرێک لە تازە و گەنجیەتی بەسەر وجودیەوەدا زاڵ ئەبێت و ئەم تازەییە هاوڕێیە لەگەڵ خۆشحاڵی و شادومانی، ئەمە نوێبوون و ڕێگەیە بەرەو خودا، چەندەها سەدەیەوە فێر دەکرێت کە زەمەن خاوەنی سێ بڕگەی ڕابردوو، ئێستا و داهاتووە، لە کاتێکدا کە ئەمە زۆر هەڵەیە، چونکە زەمەن تەنها خاوەنی دوو بڕگەی، ڕابردوو داهاتوون و ساتی ئێستا هیچ کاتێک پەیوەندی نیە بە زەمەنەوە ساتی ئێستا بەشێکە لە نەمری و هەتاهەتایی داهاتوو ڕابردوو پەیوەندی بە زەوی ئەو کەسانەوە کە لەسەر زەوین بەڵام ساتی ئێستا پەیوەستە باسمانەوە ڕابردوو داهاتوو پەیوەندە بە مێشکەوە بەڵام ساتی ئێستا ئەگەرێتەوە بۆ باگابوون و هۆشیاری ئایا تا ئێستا بیرتان لەوە کردوەتەوە کە وشەی خواوەند جگە لەوەی کە لە ساتی ئێستادا بەکار دەبرێت بۆی زەمەنێکی تر بەکار نابرێت ناتوانین بڵێن خواوەند هەبوو ناتوانین بڵێن خوا بێت تەنها توانین بڵێن خوا هەیە و خودا هەمیشە هەیە لە ڕاستیدا خودا واتە بوون و بوون، خواوەند. هەردەم لە ساتی ئێستادا بن، هەر کاتیک ئێستان کە هەریکە بۆ ڕابوردووە گەڕێنەوە، تەنانەت یەک ساتیش نەوەستن و یەکسەر پەیوەندیتان لەگەڵ ڕابوردوودا بپچڕێنن، هەر کاتیک ئێستان کرد وا خەریکە پلان دادەڕێژن و خەون بە داهاتووە بینن، هەر لەو ساتەدا پەیوەندیتان لەگەڵ داهاتوودا بپچڕێنن، هەردەم خۆتان بۆ ناو ساتی ئێستا بگەڕێنەوە و لە ساتی ئێستادا بژین. ئەو ڕۆژە کە مرۆڤ لە کاتی ئێستادا جێگیر ببێت و چیتر لار نەبێتەوە بەلای ڕابوردوو یان داهاتوودا، ڕۆژێکی گەورە ئەبێت، چونکە لەم ڕۆژەدا مرۆڤ بۆ ڕەهەندێکی دیکەی بوونەوەر، دەگوازرێتەوە ڕەهەندی نەمری بوونەوەر ڕەهەندی ئیلاهی بوونەوەر هاوەڵی بەرزی هاوەڵی بەری کۆتیایەبینەو خۆشەویستی بۆی بوونی ئەوهەست و کەف و کوڵیەوە کە هەیەتی بە جۆرێ خەڵکی سەر زەویەوە بەڵام هاوەڵی خاوێن و بێ خەوش و ئاسمانیە ئەگەر بێت و خۆشەویستی لە ڕێگەدا ناڕاست و دروست پێش بکەوێت دەگۆڕێت بۆ هاوەڵی و هاوڕێیەتی بەڵام ئەگەر بە ڕێگەیەکی هەڵەدا پێش بکەوێت دەبێتە دووژمن و ڕق و کینە و خۆشەویستی لە ڕاستیدا دووڕیانێکە ئەگەر هاتوو عاشقی کەسێک بوون لەوانەیە دوو حاڵەت ڕووبدات یان ئەبن بە هاوەڵی گیان یان سەرەنجام خۆشەویستییەکەتان دەبێتە دووژمنایەتی ئاکامی ملیۆنەها عاشق و دووژمنایەتی ڕق و کینەیە لەبەرئەوەی ئەوانە نازانن چۆن خۆشەویستییەکەیان بکەن هاوڕێیەتی و گۆڕان هێوین و خۆشەویستی بۆ دووژمنایەتی و کینە کارێکی زۆر ئاسانە لە ڕاستیدا جۆرێکە لە کەوتنە خوارەوە و کەوتنە خوارەوەش هەمیشە ئاسانە گۆڕینی خۆشەویستی باوڕێتی و هاوەڵی بەرزبوونەوە و باڵکردنەوەیە بۆ ئاسمان و بەرەو بەرز ڕۆشتن هەمیشە گران و سەختە. چاوچنۆکی هەستی خاوەندارێتی و هەستی پاشکۆیەتی بە خەڵکی و دەبێ بە تەواوەتی بنبڕ بکرێت. پاکی پاشکۆییەکان دەبێ نەمێنن، هاوڕێیەتی پێویستی بە گیانبازی گەورە هەیە. ئەگەر ئات و هەموو ئەم قورسایانە فڕێدران، ئەوین خاوێن و بێخەو شێ بێت و لەم حالەتەدا نەک تەنها ئەوین دەبێتە هۆی هێنانی هاوڕێیەتی، بەڵکو دەبێتە هۆی ڕزگاری و سەربەستیش دۆستایەتی دیاردەیەکی پیرۆزە و لە جیهانی ئەمڕۆدا یەکێک لەو شانێک کە خەریکە نامێنێت هاوڕێتی و دۆستیە لە ڕاستیدا مرۆڤی مۆدێرن بەناو پێشکەوت و توانایی هەستپێکردنی هاوڕێتی نییە هاوڕێتی دیاردەیەکی نەناسراوە بۆی ئێمە چڕۆکەکانی هاوڕێتی و دۆستی دەخوێنینەوە بەڵام وا تەسەورەکەین کاوان تەنها ئەفسانەن و ڕاز نین وا بیرەکەینەوە کام چیرۆکانە ناتوانن لە ڕاستیدا ڕووبدەن چونکە لە ژیانی ئەمڕۆکەدا هەرگیز ڕویان نەداوە لە ژیانی ئەمڕۆدا خۆشەویستی سوێر بووە خۆشەویستی تاڵ بووە خۆشەویستی ژەهراوی بووە، ئێمە لە بیرمان چۆتەوە کە چۆن لەگەڵ ئەوین و خۆشەویستی شیلەیەکی شیرین دروست کەین، پاکی هەوڵ و تێکۆشانی من بۆ ئەوەیە کە فێرم بکەن چۆن ئەوینداری بکەن، چۆن ئەوین خاوێن بکەوم و بێ خەوش بکەنەوە. خۆشەویستی گەورەترین کانگایە کە هەبوونی بوونەوەری تێیدا بەڵام پێویست دەکات بپاڵێورێت، ئەگەر بێت و نەیپاڵێوین زۆر ترسناکە، تەنانەت لەوانەیە ببێتە هۆی لەناوبردنیشیان، ئەگەر ئەوین نەبێت بە گوڵێکی جوان دەبێتە نەخۆشییەکی زۆر بکوژ و ترسناک، خۆشەویستی وەک یاریکردنە باگر هەر لەبەرئەوەی کە زۆر کەسن، بڕیاریان داوە کە تەنانەت پێش نەخەنە ناو جیهانی خۆشەویستیەوە، ئەوانە بە پەیوەندی جنسیەکان تێربوون و نیانهێشتووە ئەم پەیوەندیانە بگاتە هەستێکی عەشقانە، ئەوانە ئەترسن ئەزموونی تاڵیان هەبووە سەبارەت بە خۆشەویستی، لە کاتێکدا ئەگەر بێت و هونەریەوینداری بە دروستی هەست پێ بکرێت بەو جۆرە نابێت، خۆشەویستی باشترین بابەتە بۆ چاودێریکردن، دەکرێت چاودێری بەسەر ئەویندا بکرێت، چەشە بکرێت و بڕوانن بۆی. ئەگەر بێت و هەرێزەکانی خۆشەویستی بژار بکرێن، ئەوەی کە دەمێنێتەوە تەنها گوڵە جوانەکانە کە پاڵفتە کردوون و خۆشەویستی گۆڕاوە بۆ دۆستی و هاوڕێیەتی، بە دەستەواژەیەک دەکرێ وێنەی پەڵێوراو بە هاوڕێیەتی ناوزەند بکەین، یان بە دەستەواژەیەکی تر دەکرێ بە جۆرێک پەرستن لە قەڵەم بدرێ، چونکە ئەو کەسێک کە لە هاوڕێیەتی گەیشتووە دەتوانێ لەگەڵ هەموو بوونەوەردا ببێتە هاوڕێ و هاوەڵ. ئەگەر توانیبێتیان لەگەڵ یەکێکدا ببنە هاوەڵ و ئەوا هونەری هاوەڵێتیەتیان دوورە کردووە و دەتوانن ببنە هاوەڵی بوونەوەر، پەرستنیش هیچ نییە جگە لە هەستکردن بە هاوەڵی لەگەڵ بوونەوەردا. خەڵکی گرنگ و بنەڕەتیتان هەردەم لە یاد بێت بە هەر شێوەیەک کە لەگەڵ بوونەوەردا بجووڵێنەوە و بوونەوەریش بە هەمان شێوە. بەڵام هەزاران جار بەهێزتر لەگەڵتاندا دەجوڵێتەوە، ئەگەر لەگەڵ بوونەوەردا دۆست و هاوەڵ بن، ئەوا بوونەوەریش هەزاران جار کاریگەرتر هاوڕێتان ئەبێت، ئەگەر هاتوو دوژمنایەتیتان کرد لەگەڵ بوونەوەردا، ئەوا ئەویش دەبێتە دوژمنی، ئەوە مێشکی مرۆڤی ئەمڕۆ، وڵا ڕاهاتووە کە دەیەوێت و حەز دەکات بەسەر سروشتدا زاڵ بێت، ئەو سروشتی لەناو بردووە، لە ڕاستیدا بەم کارە دەستی کردووە بە لەناوبردنی خۆی. دەبێت کارێک بکرێت و ڕێچکە چارەیەک بدۆزرێتەوە، ئەگینا ئەگەر بەم جۆرە بێت مرۆڤ بەرەو نەمان و لەناوچوون ئەڕوات. ئاکار و کرداری ڕاستەقینە وایە کە جۆرە گۆڕانکاری نوێ لە مرۆڤی ئەمڕۆدا بەدی بهێنێت، بە جۆرێک کە پڕ بێ لە خۆشەویستی، بڕواپێکردن و هەستی پەرستن، لە خۆشەویستیدا بکەن و شادی و سەماوچەژن، چونکە ئاوین دەروازەیەکە کە بە ڕووی خواوەنددا ئەکرێتەوە و تەنها کاتێک دەتوانن درێژە و پەیوەندیاری بدەن کە لە ئاویندا شادی و جەژن بگێڕن. نابێ خۆشەویستی وەک بارێکی قورسی لێ بێت، بۆتان کاڵگرتنی زەحمەت بێت. پێویستە ئاوین بە شێوەی گۆرانییان گوێڵ خستن بێت بۆتان. خۆشەویستی هیچ کاتێک جدی نییە. خۆشەویستی بە جۆرێک دەرباز بوونە لە دڵەڕاوکێ و نیگەرانی. خۆشەویستی جۆرێکە لە سەرسام بوون و واقوڕمان سەبارەت بە هەموو ئەو جوانییانەی کە دەوری مرۆڤیان گرتووە. توانای هاودەنگ بوون لەگەڵ ئەم جوانیانەدا عیرفانی ڕاستەقینەیە، هەموو عارفە ڕاستەقینەکان هەستێکی لەم جۆرەیان هەبووە و عیرفان و پەرستنی ڕاستەقینە لەدایکبوونێکی دووبارەیە کە مرۆڤ وەکو کۆرپەیەک و پاک و بێتاوان دێتە دونیاوە لە پاش ئەم لەدایکبوونە مێشک و پشوێوەکانی بەتەواوەتی لەناوەچن و و ئەم دڵە کە بە هەموو توانایەکیەوە دەبێتە حاکمی ناخیەوە کاتێک کە دڵ دەبێتە پادشای ناخیەوە ئەو تامی ڕاستەقینەی خۆشەویستی ئەچێژێت و ئەگەر مرۆڤ لە شادومانی و کامەرەنیدا بژی ئەم ئەوینە گەشە ئەکات شادمانی و ئەوین یارمەتی ئەفراندنی یەکرتی دەدەن و هەتا عاشقتر بن و خۆشحاڵترە بن وەتا خۆشحاڵتر بن خۆشەویستی زیاترە جێژن لێم نوێقری خودداوە نزیکترە بنەوە و وەردە وردە خۆش لێتان نزیکترە بێتەوە کاتێکە مرۆڤ عاشقە زمان لاڵە بێت و لەم دۆخەدا تەنها بێدەنگی توانێ قەرارکردنی پەیوەندی هەیە تامی ڕاستەقینەی بێدەنگی بۆ یەکەم جارە بێتە بە یارمەتی مامۆستایەکی ڕاستەقینە بچێژرێت لە ڕاستیدا مەبەستی سەرەکی ئاشنابوون بە ڕێبازی کردار واکار بۆ چەشنی ئەم تامەیە بوونی مامۆستایەکی ڕاستەقینە شتێک نییە جگە لە بێدەنگی ڕوت و توێژی دەروونی ئەو کوژاوەتەوە هیچ بێدەنگێکی زیادە نییە لە دوورونی ئەودا ئەگەر نەتان توانی و لەگەڵ ئەودا بێدەنگ و هێمن بن لەوانەیەم کارە لە سەرەتادا سەخت بێت بڕوای پێ بکەن خۆشتان بێت بۆ لەم پێناوە دەبە پێی پێوی زاوڵ بدەن شتێک لە بێدەنگیەکی ئەوەوە کە دەڕژێتە ناخیەوە ئەم بێدەنگی هەروەک لافاوێک بەگەڕ دەکەوێت و هەموو زیادە و شەخەڵەکان لەگەڵ خۆی دەبات و تەنیا لە ڕگەی بێدەنگی و ڕاستیەس پێ دەکرێت تەنها لە ڕەگی بێدەنگیەوە گوێمان بە یەکەم جار دەیبیسێت چاوەکانمان بۆ یەکەم جارە بێنن و باگا دێنەوە ئەو کاتە زانین چ سوودێکی گەورەمان لە کیس چووە هەموو ساتێک زۆر بە نرخ و پڕە لە خۆشحاڵی بەڵام ئێمە هەردەم ئەوەکانی لە بێفرۆدانی ئەم ساتەدان چونکە هەستیاری پێویست من بۆ سپێکردنی ئەو سوودێکی خۆی لەم ساتەدا حشار داوەنیە کانیە تەنها بە بێدەنگی وەسیاری و کراوەبوون و لە خۆگرتن نەتوانن ئەم توانایە لە خۆماندا بەدی بکەین بەرەسنی ڕاستەقینە بێدەنگیەکە کە مرۆڤ بتوانێتی داگی و خودداوەند ڕابدێرێ مرۆڤ نابێت بەوەیکە هەیە ڕزامەند بێت و تەنها لەم حاڵەتەدایە کاگیری پێشکەوتنەیە ئەگەر بێت توێمە بەوەی کە ئێستا هێن ڕازی و خۆشحاڵ بین ئیتر ناگەڕێن بە شوێن ناوەڕۆکی ڕاستەقینەماندا گەڕان بە شوێن ناوەڕۆکی ڕاستەقینە تەنها کارێکە لە ژیانی ئەنجامدانی بە بایەخە و جێبەجێکنی هەر فەرمانێکی تر بە بەراوردکردن لەگەڵیدا بێنرخە تا ئەو کاتەی کە نەزانن ناوەڕۆکی سەرەکیتان چییە و ژیانی خۆتان بەفیڕۆ داوە ئەوین دیاردەیەکە کە چەندین ڕەهەندی هەیە، خۆشەویستی وەک پەلکە زێڕی نییە، تەنها ئەو کاتەی کە مرۆڤ لە ڕەهەندە جۆراوجۆرەکانی و لە نزمترینەوە تاوەکو بەرزترین بژی، ئامادە و تەیارە بۆوەی کە خواوەندی گەورە چاو پێ بکەوێت و لە ناخی خۆیدا لە ڕاستی داگری و خۆشەویستییەکە مرۆڤ تەیار و ئامادەی دەکات. بۆ ئەم چاو پێکەوتنە پێویستە مرۆڤ ئێشە و چێژ وەرگرتنەکان و شەو و ڕۆژ و هەموو کێشە و شادومانی جۆراوجۆرەکان کە هاوڕێن لەگەڵ ئەوین لە خۆ بگرێت و وەریان بگرێت. هیچ کاتێک لە دەربڕین و خۆشەویستی پێشگری نەکەن، خۆشەویستی گەورەترین ئەزموونی بوونەوەرە، تەنانەت ئەگەر ئازاربەخشیش بێت، چ جای ئەوەی کە شادی خوڵقێن و شادی هێنەر بێت. مرۆڤ یازایی تۆوێک زیاتر نییە، ئەم تۆوە نەفسی هەیە و نەفسی توێکڵێکی ئەستووری هەیە، بەڵام ناوەخنەکەی نەرم و نیانە بە جۆرێکی خۆڕسکی توێکڵی ئەستوور، بۆ پارێزگاری ئەم ناوەخنە ناسکە پێویستە بەڵام ئەگەر ئەم پارێزگارکردنە لە ڕادەبەدەر بێت گیروگرفت دێنێتە کایەوە کاتێک ئەم ساتەوەختێکی بواتە پێشەوە دەبێ ئەو توێکڵە ئەستوورە بشکێنرێت، بەڵام ئەگەر لە بەرامبەر شکاندنەکەدا هەر جۆرە بەرەاڵستیەک بێ داراوە ئەوا توشی کێشا بین و گەر بێت و تۆوەکە بە شوێکی تێراو تەواو تۆ ئامادەی خۆ سپاردن نەبێت بە خۆڵ ئەگەر تۆوەکە بۆ سپەردەکردن و دیار نەمانی لە ناو خۆڵدا ئامادە نەبێت ئەوا توێکڵەکە بێتە دوژمن ئەمە ئەو گیرو گرفتەیە کە لە دونیای ئەمڕۆدا ڕووی داوە نەفس خۆی لە خۆیدا هیچ کێشەیەکی نیە لە بەرو کە تا ڕادەیەک دەوری پارێزەرێک دەبینێت بەڵام بونی نەفس بەدەر لەم ڕۆڵە مەترسیدارە و دەبێ لێی دەرباز ببین کردار وەکاری ڕاستەقینە فڕێدانی ئەم توێکڵی نەفسەیە لە کاتێکی لەباردا کاتێک کە نەفس لەناوەچێت و لە ڕاستیدا تۆوەکە مردووە ئەم مەرگەی تۆو لە خۆڵدا هاوکاتە لەگەڵ لەدایکبوونێکی نوێ کەوتنە سەر ڕێبازی عرفان لە دایکبوونێکی دووبارەیە ڕابردوو دەبێ بە شێوەیەک لەبیر بچێتەوە هەر وەکوەیە هیچ پەیوەندیەکی بە ئێوەوە نەبووبێت وەکەوەی کە ئێوە بابەتەکانی ڕابردوو خۆتان لە ڕۆمانێکدا خوێندووەتەوە یان لە فلمێکدا بینیوتانە سەر لە نوێ و زۆر تەواوتر و جوانتر دەست پێ بکەنەوە هەموو بارەکانی ڕابردووتان بخەنە زەوی بەم شێوەیە ژیان چێژێکی نوێی دەبێت وە ڕۆژێک ئەو کاتی کە زەمەنی لەبار بێت پێش مرۆڤ لە نێوان هەزارەها گوڵی تردا دەپشکوێت ئەم پشکوانە لوتف و میهرەبانیە ئەم پشکوانە گەشتن بە بارەگای کۆتاییە هەرگیز پێشەوە پشوو نەدەن و بەر لەوە لە خۆتان ڕەزامەند مەبن جۆرێک ڕەزامەند نەبوونی پیرۆز کە مێشکی ئەمڕۆکە و پێشکەوتوو پێویستی پێیەتی مێشکی ئەمڕۆ لە شمەک و مادیات و ناڕازییە لە شوێنێکی وەک ئۆتۆمبێل و خانوو و کەرەستە و پێداویستی ناماڵ هەموو ساتێک مۆدێلێکی نوێی دەوێت و هەر لەبەر ئەم هۆیەشە کە مرۆڤی ئەمڕۆ دەستی کردووە بە کۆکردنەوەی کەرەستە و ئامرازی جۆربەجۆر لە هەمان کاتدا مێشکە مۆدێرنە باڵە لە ناخی خۆی ڕازێ و لە بەرەوەی کە هیچ جۆرە پێشکەوتنێکی پیرۆزی بۆ بەدەستە بەر ناکرێت لە سەردەمە کۆنەکاندا هەموو شتێک بە پێچەوانەوە بوو مرۆڤەکان لە کەرەستە و شمەکە جۆرا و جۆرەکان ڕازی بوون بەڵام لە خودی خۆیان خۆش هەڵ نەبوون هەر لە بەرەوەی ئیمکانی لە دایکبوونی بزەیەکان و مەسیحیەکان و کریشناکان لە ڕابردوودا زیاتر بوو کریشنا زانا و فەیلەسوفێکی گەورەی هیندە کە مردووە بەڵام لە جیانی ئەمڕۆدا ئەم مەسلەیە زۆر دەگمەنە ئەمڕۆ کەوا دیتە پێشتاو کە ئەم مەسەلانە تەنها ئەفسانە و چیرۆک بوون و ڕاستەقینە نین بەڵام ئەم مرۆڤانە ڕۆژێک لەسەر زەوی ژیاون باگابوون و هۆشیاریان گەشت بۆ قۆناغی گەشان و چرۆکردن هەم مرۆڤێک وەک گەرایە کێشەی سەرەکیەوەی کە مرۆڤ لە بیری چۆتەوە قۆناغی گەرابوون تەنها قۆناغێکە لە ڕێگەی گەشە و بەر و بوونەوەردا پێیدا تێپەڕ دەبێت و و مەبەزنی مرۆڤ نابێت لەم قۆناغەدا بمێنێتەوە پێوە بلکێت بەڵکو دەبێت لەوەش زیاتر بڕوات چونکە ژیان شتی جوانتر و زیاتریشی تێدایە لە ڕاستیدا ژیان کانگەی خشڵی زۆرە کە دەکرێ هی ئێوە بێت کاتێکە لەگەڵ گەراکاندا سەبارەت بە پەپولە بوون دەدوێیت ئەوان بڕوات پێ ناکەن و ئەوان ناتوانن باوەڕ بکەن کە دەفڕن و ئەمە زۆر سروشتیە چونکە بۆ فڕین باڵ پێویستە ئەمە لە کاتێکدایە کە گەراکان هیچ باڵێکیان نییە و ئەوان تەنها دەتوانن بڕوا بە پەپولەیەک بکەن کە پێیان بڵێت منیش پێشتر وەک ئێوە بووم و من بە تەواوەتی لە ئێوە تێدەگەم و درکتان دەکەم چونکە ڕۆژێکیش بوو کە منیش وەک ئێوە بیرم لەوە کردەوە منیش وام بیرم دەکردەوە کە چۆن دەکرێت بەبێ باڵ بفڕم بەڵام باڵەکان ئەتوانن لەسەر لاشەیەوە بڕۆن و ئێوە دەتوانن لەم شێوەیە بگۆڕێن لە شوی بە پولەیەکدا سەر لە نوێ لە دایک ببنەوە ئەم بابەتە بۆ من ڕووی داوە تەنان لەم حاڵەتە داگەراکان بە گومان و دوودڵیەوە گوێ لەوتەکانی پەپولە ئەگرن ئەگەر یەکێک لە گەراکان بیتوانایە بڕوا بە قسەکانی پەپولە بکات هەموو شتێک لەسەر خۆیە گۆڕە بەم شێوەیە ئەوە تویبایکی گەورە لە دەرونی گەراکەدا دەنەخشە چونکە ئێستا دەتوانن بە دەربێ لەو شتێکی ئێستا هەیە فریدرێک نیچەوتوتی گەورەترین داخە بۆ مرۆڤ لەبیری بچێتەوە کە دەتوانێت بەدەر لە خۆی گەشە بکات و پێ بگات مرۆڤ خۆی ئامانج نییە، بەڵکو پردێکە کە دەبێت لێیەوە بپەڕیتەوە، مرۆڤ کاتێک بەڕاستی مرۆڤە کە گەشت بکات بۆ دەروێن خۆی، مرۆڤ بزاوتێکە بەدەرە لە جیهانی سەر و مرۆڤ گەشتێکی پیرۆز و ڕۆحانییە. خوێنەری ئازیز، لێرەدا هاتینە کۆتایی بەشی بیست و سێ